چوار سەد و بیست و حەوت ی پێش زایینی هەتا سێ سەد و چل و حەوت ی پێش زایینی فەیلەسوفی یۆنانی مەزن بە خاوەن نوێژکی فەلسەفەی سیاسی دادەنرێ لە وڵاتانی خوارنشیندا. لەسەر وشەی نوێژکی پەراوێزێک هەیە. نوێژکی واتە سەرەتای بیرکردنەوە. کۆتایی پەڕاوێز. سەڕەڕای ئەوەیش کە بە پێشەنگی ڕۆشەنبیر و بیری میتاڤیسکی دادەنرێ. ئەو بیر و ئەنگەرانەی دەربارەی ئەم ڕشتە و بابەنەیدا، بووەتە سەرزار و ڕێبازێکی دوو هەزار و سێ سەد ساڵە لە ژیانی مەردومدا. لە سەر وشەی ئەنگارانە پەراوێزێک هەیە، ئەنگارانە واتە تەسەور. کۆتایی پەراوێز. لەبەر ئەوە بە پێشەنگ و کەڵەمێرێکی بیرکردنەوەی ڕۆژئاوایی دەژمێردرێت. ئەفلاتوون لە بنەماڵەیەکی ئەثینایی تایبەت ساڵی 427 ی پێش زایینی لەدایک بووە. لە تەمەنی لاویەتیدا خۆی ناساند بە فەیلەسوفی مەزن سوکرات کە لە دواییدا بووە شاگرد و دۆستی. لە ساڵی 399 ی پێش زایینیدا سوکرات لە سێدارە درا بە تاوانی ئەوەی کە بووەتە گێرەشێوێن و تێکدانی بیر و هۆشی لاوانی ئەثینا. ئەفلاتوونیش دەربارەی مامۆستاکەی هەڵی دایەوە و وتی، هۆزاکترین و ڕێکزانترین و چاکترین مرۆڤ بووە کە لە ژیانمدا ناسیومە. لە سێدارەدانی سوکرات وای لە ئەفلاتوون کرد کە زۆر ناڕەزا و بێزار بێت بەرامبەر بە ڕژێمی دیموکراسی، ئەوە بوو لە پاش مردنی سوکرات بە ماوەیەکی کەم ئەفلاتوون ئەثینای بەجێهێشت، لەو دوانزە ساڵەی پاش بەجێهێشتنی با گەڕان بردیە سەر، بەڵام لە نزیکەی سێ سەد و هەشتا و حەوت ی پێش زایینی گەڕایەوە بۆ ئەثینا. لەوێ خوێندنگایەکی بەناوی ئەکادیمیا دامەزراند، ئەم ئەکادیمیایە بۆ نزیکەی نۆ سەد ساڵ دوای خۆی مایەوە. زۆربەی ئەو چڵ ساڵەی ژیانی کە لە ئەثینا بردیە سەر هەر بە یاددان و نووسینی فەلسەفەوە خەریک بوو، یەکێ لەو شاگردە زرینگانەی کە لای پێگەیی و بەناوبانگ بوو، زانای فرەزان ئەرستۆ بوو، کە لە تەمەنی حەڤدە ساڵیدا خۆی گەیاندە ئەو ئەکادیمیایە، ئەو دەمەیش ئەفلاتوون لە تەمەنی شەست ساڵیدا بوو. ساڵی سێ سەد و چل و حەوت ی پێش زایینی کۆچی دوایی کرد. پاش ئەوەی تەمەنێکی هەشتا ساڵەی بردە سەر، لە پاش خۆی نزیکەی سی و شەش پەڕاوی بە پێز و نایابی بەجێهێشت. زۆربەی نووسینەکانی لەسەر کێشەکانی سیاسە و خۆڕەوشت دەدوێ، جگە لەوەی کە بایەخێکی تەواوی ئەدا بە میتافیزیک و لاهوت. هەرچەندە سەخت و گرانە کارنامەکانی ئا لەم ئاستەدا بە تەواوی بزانرێ، بەڵام هەرچۆنێک بێ ڕەنگە بتوانرێ هەندێک لە یاداشت و بیرنامەکانی بە کورتی لە سەری بدوێین لە پەڕاوەکەیدا بە ناوی، کۆمار، کە ڕەنگدانەوەی ڕژێمێک دەخاتە ڕوو لە کۆمەڵگەیەکی ئارمانیدا ئایدیاڵی. ئەفلاتوون پێشنیاری ئەوەی دەکرد باشترین شێوە لە شێوەکانی دەسەڵات بریتە لە دەسەڵاتی ئەرستۆکراتی بەڵام نەوەک ئەرستۆکراتەتی وەچەزایی و شاهانە بەڵکو ئەرستۆکراتەتی شیا و شایست واتا دەسەڵات بەدەست دادوەرترین و چاکترین کەسەوە بێ ئەو کەسانەیش و نەبێت بە دەنگدانی هاوڵاتیان هەڵبژێررێن بەڵکو لەسەر بناغەی سەرپشکی هەڵبژێررێن جا ئەو کەسانەی کە دەبنە ئەندام لە ئەنجومەنی ڕاسپێراندا، فەرمانڕەوایاندا، کەسانی تر پەسەند دەکەن کە ببنە ئەندام بە مەرجی لێهاتوویی و توانایان. ئەفڵاتوون لەو بڕوایەدا بوو کە بایەتە هەموو کەسێک چ نێر بێت یاخود مێ، ڕێیان بۆ خۆش بکرێ تاکو یارا و چوستی خۆیان دەربخەن و ببنە ئەندام لە ئەنجومەندا. لەم ڕۆژنەوە دەردەکەوێ کە ئەفلاتوون یەکەم فەیلەسووفێک بووبێ دانی بە یەکسانی ئافرەت و پیاو هێنابێت. جا بۆ جێگیرکردن و ڕاگرتنی ئەم یەکسانییە پێشنیاری دەکرد کە پێویستە میری پێش هەموو هەنگاوێکی ڕاهێنانی وەرزشکاری بخاتەگەڕ. نایشبێت بیرکاری و هونەری مۆسیقا و وانەکانی تر ئاستن بکرێ. هەروەها بایەتە لێپرسینەوەیەکی فراوان و تاقیکردنەوە دابنرێ لە فڕهڕتێکی جیاوازدا، جا گەر ئەو کەسانەی کە ئاستی دەرچوونیان لەم تاقیکردنەوانەدا تا ڕادەیەک بێت، ئەوا تەرخان دەکرێن بۆ کاروباری ئابووری لە نێو کۆمەڵدا، ئەوانیش کە زرنگ و زۆر سەرکەوتوون، ئەوا لەسەر خوێندن و یاددان دەمێننەوە. بێگومان ئەو فەلسەفەی کە فلاتۆن مەبەستی بوو بریتییە لە لێکۆڵینەوەیەکی زۆر قووڵ، ئەگەر ئەو کەسانەی کە لە تەمەنی سی و پێنج ساڵیدا توانای خۆیان سەلماند لە زانینی بنەڕەتە بیردۆزەکاندا، ئەوا ڕێیان دەدرێتێ بۆ پانزە ساڵی تر تاوەکو بە تەواوی سەرشتە و شارەزا و فرەزان بن لە کاروباری ژیاندا، لەسەر ئەو ئاست و پلە و بەرزییە شیاندا و نەبێت لە دوا دەستەی ئەنجومەن هەر وەربگیرێن، بەڵکو دەبێ شارەزایی و فرەزانیان بە تەواوی بخەنەگەڕ و بیچەسپێنن لە کاروباری ژیانیاندا و ڕاستی ژیانی گشتی بخەنە ڕوو تا بتوانن چارەسەری بکەن، یاخود بڵێین ئەو کەسانە دەچنە ئەو دەستەیەوە کە بە ڕوون و ئاشکرا، تەواو، گرنگ و بایەخ ئەدەن بە بەرژەوەندی گشتی گەل. بێگومان بۆ هەموو کەسێکیش دروست نییە ببێتە ئەندام لە ئەنجومەنی ڕاسپێراندا، هەروەها مەرجیش نییە ئەو کەسەی کە دەبێتە ئەندام دەوڵەمەند بێ. ئەوانەی کە دەبنە ئەندام بۆیان هەیە تا ڕادەیەک داڕندە بن و مووچەیەکی بڕاویشیان بدرێتێ بەڵام زۆر نا. نابێت زێڕ و زیودار بن هەروەها فرە خێزاندار بن. بێگومان پاداشت و خەڵاتیشیان نابێت پول و پارە بێت بەڵکو خەڵاتێکی جانی بێت واتە ڕەزابوونێکی ویژدانی و دەروونی کە ئەمەیش لە خزمەتگوزاری گەلەوە دەبێت. هیچ وڵاتێکی ئەوروپا نەیتوانیوە باوەڕ و تێڕوانینەکانی ئەفڵاتون لە پێکهێنانی ڕژێمدا بهێنێتە دی. بەڵام دەتوانین ئەوە بخەینەوە یادمان کە لە چاخی ناوەڕاستدا کە نشتەی کاثۆلیک لە دەستەیەکی ڕۆشەنبیر لە پیاوانی ئاینی پێکهاتبوو ئەو دەستەیە بە ڕۆشەنبیریەکی فەلسەفی گونجا و سەرشتە ببوون ئەو پیاوە ئاینیانە خۆیان دەگرتەوە لە ژن و ژنخوازی جگە لەوەیش کە ڕێ نەئەدرا بە پیاوانی دەوڵەت و دنیایی ئامۆژگاری و سەرپەرشتیان بکەن. لە لایەکی تریشەوە سیر دەکەین بیروڕاکانی ئەفلاتون تا ڕادەیە کاریگەر بووە بۆ سەر وڵاتە یەکگرتووەکانی ئەمریکا بۆ نمونە هەندێک بەند هەیە لە دەستوری ئەمریکاییدا کە گشت هۆ و گوشادیەک تەرخان دەکات بۆ دۆزینەوە و ڕێزگرتنی ئارەزوەکانی گەل ئەو بیروڕایانەی ئەفلاتون پتر لە بیست و سێ سەدە کاریگەر و گرینگ بووە بۆ سەر پسات.